دەڵێ بەم قسانت بۆم دەرکەوت کە تۆ کافری کافری خوا هیدایەت بدات ئێستا بۆتان دەرکەوێت کە کەسانی تەکفیری چەند بێ عقلن ئەو دەبراکە ئەو نامەکەیتی نردێتی بەو قسانە دەڵێ بەو قسانە ئێستا بۆم دەرکەوت تا ئێستا بۆیان باس کردو منیان بۆ لا باس کردەوە بەس گومانی هەبووە ئێستا هات گەیشتە حتا ئەتیە گەل یەقین یەقینی بۆ پەیدا بوو دەڵێ بەو قسانە بۆم دەرکەوت کە تۆ کافری بۆ کافرم کاکە دەزان بۆچی وای پێوتوم ها ئاها کەوتم پێویست ناکە ئەمیرۆکان دانێن لە ناو شارەکان مدیر ناحە ئەو بەرپرسی ئەو شارەیە قائم قائم بەرپرسی قەزایەکە چکە بەلای ئەوە کافرن تێگەشتی برا ئاوا پەروەردە کراون ئاوا پەروەردە کراوە کە ئێستا دەڵێی بەڵێ لە ناو شاردا ئەمیر هەیە و ئەی باشە بۆ نمونە شاری سلێمانی چۆن بەڕێوە دەچێت ینی ئایا ڕێگاوبان ئاو کارەبا دەوائر نەخۆشخانەکان قوتابخانەکان هەموو وەزع یانی تەرتیباتێک هەیە و نیزامێک هەیە و حکومەتێک بەڕێوەی دەبا یان نا بەڵێ بەڵام بەلایەوە کافرە و حسابی بۆ ناکرێت حسابی بۆ ناکرێت ئێ کە من ئەوە دەڵێم ئەوە ئێستا بۆی دەرکەوت دوو جاریش ئەوە پێ دەوترێت تەوکیدی لەفڵی ئێستا بۆم دەرکەوت تۆ کافری کافری تا من کافرم کە کافر من خوێنیشم حەڵاڵە یان نا ها براکانم کە کافر بین چی خوێنیشمان حەڵاڵە ئەی ئەوە کەسانێکی تەکفیری خوای گەورە هیدایەتیان بدا وەڵا من دوعای بۆ دەکەم بەزەیم پێدا دێتەوە بەخوا براکەم دوعات لێ ناکەم دوعات بۆ دەکەم خوای گەورە هیدایەتتدا بۆ خاتری ناوجوانەکانی چکە لەسەر ئەو عقلیەت و لەسەر ئەو عقیدەیە بمری تۆ مسلمانێک بە کافر بزانی تۆ ئاگاداری ئەو ئەمڕۆ بیست چەندی ڕەمەزانە بیست شەشی ڕەمەزانە بیست و شەش ڕۆژی ڕەمەزان ڕۆژی سێ دەرس تقریبا ڕۆ کولی ڕۆژێک سێ سەعات من دانیشتم نەسیحەتتان دەکەم خوا بە تەنها بپەرست دەست بە دینی ئیسلامەوە بگرن شوێن سنەتی پێغمبەر کەون علی ساسەلام خۆتان لە گوناه و تاوان بە دوور بگرن بیست و شەش ڕۆژە نەسیحەتی دین و تەقواتان دەکەم شەویش وەکو ئێوە ڕاوەستام و خەریکی نوێژ ئێستا تۆ بڵێ وەڵا بۆم دەرکەوتۆ کافری کافری خوا هیدایەتت دا خوای گەورە هیدایەت دوعای بۆ بکەن برام بەخوا خوای گەورە هیدایەتی دا بۆ خاتری ناوە جوانەکانی چونکە بەڕاستی نەخۆشە بەڕاستی نەخۆشە هەر ئەوانەش بوون کە علی کوڕی ئەبی طالبیان بە کافر زانی و خوێنیشان حەڵال کرد ئێ بۆیە هەر کەسێک کاوا بێ براکەم زۆر بەلایەوە ئاساییە کە من کافر بم کەواتە من زەرم بۆ ئومەتی ئیسلامی بۆیە کوشتنی کافرێک بەلای ئەوە غەزایە دەیکات خی گەور هیدایەتیان بدا لە دین حاڵیان بکە و منیش دەڵێم الحمد لله الذي عافاني مما ابتلاه به سپاس بۆ ئەو خوای کە ئێمەی پاراز لەو عقیدە چەوتە لەو عقیدە تەکفیریە لەو عقیدەیە کە دوورە بەخوا لە عقیدەی پێغمەری خوا عليه سڵات سلام سپاس بۆ خوای گەورە حەمدی خوا بکەن براکانم قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون والله گەورەترین نعمت ئەوەیە خوای گەورە هیدایەتت دا بۆ ڕێگای ڕاست و گەورەترین نقمەتیش ئەوەیە کە ئینسان سەری لێ بشێوێت مسلمان بە کافر دابنێ و خوێنی مسلمان بە حەڵالدا بزانێ واش بزانێ کارێکی باش دەکات ئێستا بۆی دەرکەوت لە شاری سلێمانیدا چێ کافرە بۆی دەرکەوت تەوا ها کاکە فەرمە ئەخە دیارە هەر بۆی بگاتە یەقین دیارە لەسەر من شتیان پێوتوە شتیان پێوتوە نەوەڵام پێم خۆش لێرە بن بەشکو ببیستێت قسە ببیستی کاک پیامەری خۆ عليه ساوسلم دەفەرمی من قالە خوا هیدایەت دا براکەم سبحان الله جێگای بەزەیە بەخوا دێ ئەو ئەمثالی ئەوە ئەو فکرەیە لە ناو میلەت دابێت دەبێ حاڵی میلەت چۆن ببراکە فەرمی گردن مانازا کە پار پێمان وتی کافر دوعای بە خێرمان بۆ بکە خی گەورە لێمان بوو بۆرێ ساڵ بوومە مسلمان انشاءله حەمدلله خوارد زیاد داتە برا سوپاس بۆ ئەو خوایەی کە هیدایەتی دایتەوە و تێگەیشتی براکەم دەنا موسڵمان بوونی من پەیوەندی بە تۆوە نییە کە پار پێت وتوم کافر بەوە نەبووم بە کافر ئەم ساڵیش پێم دەڵێ موسڵمان لەسەر پێوتنی تۆ نەوەستاوە داوا لە خوای گەورە دەکەم بە موسڵمان قبوڵمان کە بەس شکری خوا دەکەم کە الحەمدللا تێگەیشتویت ئەو فکرەی تەکفیری و زێدەڕەویە خوا شیفای دابیت ئەوە حەمدی خوا دەکەین دڵمان خۆشە لەسەر ئەوە تۆ شکری خوا بکە و داوا لە خوا بکە ثەباتت بداتێ حمدللە.